ناوی عەبدولمەلیک کوڕی مەروان بوو، لە نێو گەورە پیاوانی مەملەکەتەکەیدا دانیشتبوو، باسی سەردەمانی کۆنیان ئەکرد، مێژووی خواناسان، ناوی حەزرەتی سولەیمان کەوتە نێوانیانەوە سڵاوی خوای لێ بێ، وتیان، خوای گەورە ئەو دەسەڵات و سامانەی بەوی بەخشی بوو لە دنیادا بە هیچ کەسێکی نەبەخشی بوو، جنۆکە و دێو و درنجی لە ژێڕ کێفدا بوو، تەنانەت دەیتوانی دێوەکان بەند بکا، جنۆکەکان بگرێت و. لە قمقمۆکەیان بخە قە قمقمۆکە لە شێوەی مەسینەی حەوجۆشی بچووکدا بوو ئەم جاکەی خستنە ناویەوە قڕقشمی بەسەردا ئەتوانەوە و مۆری خۆی ئەدا لەسەری قمقمۆکە کە مۆری حەزرەتی سلێمان بەناوبانگە تاالبی کوڕی سەهل جێڕایەوە کە کابراەک لەگەڵ کۆمەڵێکدا بە کەشتێک سەفەرەکە بەرە وڵاتی هەن دوای چەند ڕۆژێک باەکی تون لە دەریادا هەڵکات و نیوە شەوێکیان کەشتێکە بەرەو زەویەکی خوا ئەبا کە ڕۆژە بێتەوە سەرنشینان لە کەشتێکە دابەزن ئەکەونە گەڕان کاتێک ئەزانن کۆمەڵێک قولە ڕەش ڕوت و قوت لاش کەوتێکەوە بەرەو ڕویان دێن پاشاکەی خۆیان لەگەڵە بێت و تەنیا ئەویش زمانی عەربیە زانێ لیان ئەچێتە پێشەوە بەخێراتنیانەکە ئەمجا لیانە پرسێ ئێوە چێن لەسەر چ ئاینەکەن ئەوانش وەڵامی دروستێ دەنەوە پاشاکەش پێیان ئەڵێ گوێمەدەنێ ئێمەش هەر کۆمەڵێکمان لەسەر ئاینێکین چونکە تاکوێستا کەس نەهاتوەتە وڵاتی ئێمە و ئاینی ئیسلام و پێغمبەرمان درودی خی لێبێ نەبیستووە ئەمجا لەگەڵ خۆی سەرنشینانی بردەوە و میوانداری بە گۆشتی ئاژەڵ و باڵندە و ماسی کردن چونکە هێشتا فێری چێژ لێنان نەببوون ئەمجا پاشا و یاوەرانی سەرنشینانیان لەگەڵ خۆیان برد بۆ گەڕان چوونە بازارەکانیان و دوایی بردنیان بۆ سەردەریا لەوێ لای ماسیگرێک وەستا بوون دوای ئەوەی ماسیگرە تۆڕەکەی لە ئاوەکە دەرهێنا ماسیەکانی لەسەر زەوی ڕشت قمقمۆکەیەکی تیابوو ماسیگرەکە شکاندی دووکەڵێکی شینی زۆری لێهاتە دەرەوە و دواتر کەسێکی زۆر ناشرین لە نێو دوکەڵەکەدا پەیدا بوو کە سەری لە ئاسمان توند کردبوو هێندەی چیایەک بڵند بوو بە دەنگێکی زۆر گەورە هاواری کرد تۆبە ئەی حەزرەتی سلەیمان تۆبە ئەمجا و کەسە درێژە زەبەلا حەللی دا و ڕشت و لە چاوان من بوو خەریفە عبدولمەلی کوڕی مەروان سەری لەم بەسەرهاتە سوورماوتی پەنا بخوا کە ئەو نیعممەتانەی بە حەزرەتی سلەیمان داوە فرێ درانە دەریاوە خەلیفە عبدولمەری گوتی بەو خویە زۆر حەزەکەم مەسینەیەکی مسینی ئاوە ببینم تاالب کوڕی سەهلوتی قوربان ئەو کارە ئاسانە نامەیەک بنووسە بۆ عبدولعزیزی خەلیفەی برات داوای لێ بکە نامەیەک بنووسێ بۆ موسا کە بچێ بۆ وڵاتی خۆر ئاوە تا بگاتە ئەو شاخە بڵندە چونکە دەریا لە نێوان وڵاتی ئەو ئەو چێوە بڵندەدا نییە و ئەیگاتێ چەندت بوێ لەو مەسینە مسیانە بۆت دێنێ میری مسلمان بیر و ڕاکەی پێباش بوو ئەم جاوتی تالب ئەوە تۆم کردە نوێنەری خۆم و ڕەوانەی ئەو وڵاتە دەکەم بچۆ لای موسا و فەرمانی پێبدا چەندەش پارە دەوێ لە بەردەستتدایە درێغی مەکە ئەوی ژووتی بە چاوان قوربان ئەمجا هەر لەوێدا فەرمانی دا نامەیەکیان بۆ خەلیفە عبدولعازیزی برای نووسی نامەیەکیش بۆ موسا تێدا فەرمانی پێدا کە خۆی بەرەو ئەو شاخە بڕوە ئەمجا فەرمانیدا کۆمەڵێک سەرباز دەگەڵ خۆی ببات و ئاڵای مەملەکەت هەڵبکە هەرچی پار و سامانێکیش بۆ سەفرەکەیان پێویست بوو لە خەزێنەی دەوڵەت وەری بگرن. کە نامەکان گەشتن خێرا سوپا ڕێکخرا و بەرە وڵاتی میسر سەفەریان کرد دوای ماوەیە گەشتن و مێری وڵاتی میسر زۆر ڕێزی گرتن و خزمەتی کردن دواتر سوپایەکی لەگەڵ ناردن بەرە وڵاتی موسای کوڕی نەسر کە گەشتن موسا ڕێزی گرتن و میوانداری کردن نامەکەی میری مسلمانانی خستە سەرسەری وتی بە چاوان شەهرەزاد شەهرەزاد و تیمیرمۆسا گەورە پیاوان و زانایانی کۆکردەوە پێیوتن خەلیفەم نامەی بۆ من نردووە و ئەم داواکاری هەیە ئەمەژە بێ گوێڕاڵی فەرمانەکانی بین ئێوە چۆن تەگبیرەکەن ئەوانیش دوای کەمێک وتیان قوربان ئەم کارە تەنیا بە مام سەمەدی کوڕی عبدول قدوسی سمودیە کرێت چونکە پیاوێکی زانا و سەفەرێکی زۆری کردووە دەشت و دۆڵ و بیابانێکی زۆری بڕیوە میر موسا نردی بە شوێنیدا کە بۆیان هێنا پێیوت مام سەمەد خەلیفە عبدولمەری کوڕی مەروان داوای سەفرێکی ئاوای لێمان کردو ئێستاش من شارەزای ئەو ڕێگا و شوێنەم بیستومە تۆش شارەزای ئاخۆ فەرمانی خەلیفە جێبەجێکەیت و لەگەڵمان دێی مام سەمەدوتی قوربان ڕێگاکە هەڵەت و نشێوە و زۆرمان پێچێ میر موساپرسی چەندمان پێچێ مام سەمەدوتی بە دوو ساڵ و چەند مانگێک ئەگەنە ئەوێ لەو سەریشەوە هێندەی ترمان پێچێ نەسرانەکان دراوسێمان و دژمنمان بۆیە بێ کارێ بکەیت بە سەفەرکردنت پەلاماری دەوڵەتەکەمان نەدەن. میر موساش هارونی کوڕی خستە شوێن فەرمانڕەوای خۆی فەرمانی بە سوپادا کە گوێڕالی فەرمانەکانی بن هارونی کوڕیشی پیاوێکی بەتوانا و ژێر بوو ئەو شوێنەی قمقمەکانی لێە کەوتۆتە کەناری دەریا کە خانوبەرەیەکی زۆری تێدایە و پڕە لە ڕەز و باخ بەڵکو خوا تۆی خۆش بێت و ڕێگەمان ئاسان بکە میر موسا پرسی، پێش ئێمە هیچ پاشایەک چۆتە ئەو وڵاتە؟ مام سەمەد وتی، بەڵێ قوربان، کاتی خۆی وڵاتی دارانی ڕۆمی شای ئەسکەندەریە بووە، ئەمجا کەوتنە ڕێ و سەفەریان دەست پێکرد. دوای ماوەیەک مام سەمەد بە میری وت، فەرموو با بچینە ئەو کۆشکەوە، تا بێت پەندی لێ وەربگیرێت. کە گەشتنە بەر دەروازەکەی بینیان کراوەیە، چوونە حەوشەکەیەوە. دوو ڕیزە پلیکانیان بینی بەرەو سەرەچوو کە لە بەردی مەڕمەڕ دروستکرا بوو بنمیچی کۆشکەکە بە زێڕ و زیو نەخشا بوو لەسەر دەرگایەک بە زمانی یۆنانی شعرێک نووسرا بوو مام سەمەدوتی گەورم بۆت بخوێنمەوە میروتی بەڵێ ئەی پیاوی بە سوود و پیرۆز ئەویش ئەم شعرەی خوێندەوە قەومێک هەن ئاوا هەن بە نەمری جێماو بۆشایەن ئەوەتا ئەگری ئەم کۆشکە بۆیان گەواهەکەوە بە یەکگرتوویی ژینیان تێپەڕی بە جۆرێک مردن لە یەکی کردن کۆ ناکرێنەوە ئەم سەر و سەری میر موساکەمەی بیست هێندە گریا بوورایەوە کە بە ئاگا هاتەوە لە بەرخۆیوتی تەنیا خۆی تاکو تەنیا نەمرە ئەم جا چوونە ژوورە و دووەم دەرگایان بینی میر موسا وتی فەرمو مام سەمە بیخوێنەوە لەم گۆمەزەدا زۆر هاتون و چون ئەنجام نەمان و ئەوانی شتیا چون سێری دەستکاری ئەوانە بکەن بەسەرهاتیانە و ئەوانە مێژون ئای کە خواردە بوون بەرگیان پۆشی دوایش لە خاکدا گردەنشین بوون دیسان میر موسا دەستی بە گریان کردەوە، ڕەنگی زەرد هەڵگەڕا، وتی، ئێمە بۆ کارێکی مەزن دروست کراوین. ئەمجا کۆشکەکە گەڕان، کەسی تیا نەبوو. دوای ئەوەی هاتنەوە حەوشەکەی، چەند گۆڕێکیان بینی، یەکێکیان بەردی مەڕمەڕ بوو، لەسەر کێلێکی نووسرابوو، چەندێکمان بینی مابوون، چەند مردن. دواتر بەو دیودا کەوتنە کۆچکردن خواردیان بێ خەم بوون خواردیانەوە دڵشاد بوون کەوتنە گۆرانی وتن پێشەوەی پیاڵەی مردن بنۆشن معلوم محتاجی حسابی وردن میر موسا بە دەمگریانەوە بۆ گومەزەکەی سەری داموکایەوە هەشت دەرگای بینی کە لە داری سندەڵ دروستکرابوو بزمارەکانی زێڕبوون گۆی زیوینی لێدرابوو دەرگای یەکەم لێ نووسرابوو مردی و میراتت بە جێما لە دووە قەدەرە گیانت ئەکێشە و ئەڕوا ماقڕێ نادەی گەر لە ژین دابی لە ئاگریشت گەر بخەن بەخوا تا قەدەری خوا نەگاتە سرت کەس بە ئاسانی سامانت ناخوا نە دەوڵەت دادی دام و نەسوپا نە هاوسێ و هاواری و کاری ناڕەوا با خۆشی دنیا لە خشتت نەبا بێ لە کردەوەت هیچی تر ناخوا شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد جێڕایەوە میرموسا هێندە گریا بێهۆش بوو کە بە ئاگا هاتەوە ڕوانی پارچێک ئاسنی گەورەی بینی مام سەمەت بەم شێوەیە دەستی بە خوێندنەوەی کرد بە ناوی خوای نەمرەوە کە هاوتای نییە بە ناوی خوای خاوەن عیزەت و جەبەروت دوای ئەوە مام سەمەد دەستی بە خوێندنەوە کرد ئەی ئەو کەسەی گەیشتوی تا ئەم شوێنە پند و ئامۆژگاری لە ڕووداوەکانی ژیان وەربگرە دنیا فریود نەدە دنیای درۆزن و هەڵخەڵەتێنەر هەڵت نەخەڵەتێنێ دنیا وەکو سەرا بواە سەرنجت ڕاکێشە و کاگەیتە دنیا دەورانی ئەوە نیە و سەرابە شەیتان بۆ مرۆڤی ئەڕازێنێتەوە ئەمانە سیفەتی دنیان هەواداری مەبە من خاوەنی چوار هزار ئەسب بووم هزار ژنم هەبوو لە کچە پاشایان کە جوان بوون وەکو ئەستێرەی ئاسمان هزار ساڵیش تەمەنم بوو هێندەم سامان هەبوو کە هیچ پاشایەکی سەرزەوی نەیبوو چونکە پێم وابوو جیان ناهێڵم و نامرم ئالم کۆشکەدا بە ئاسوودەی ژیانم بەسەرە برد تاکو خوا گیانی کێشام کاتێک زانیم هەڵم هەر ئەبێت بمرم و بەجێی بهێڵم نووسرم بان کرد و ئەمانم پێنووسی ئەم جاناردم بە شوێن سەرۆکی سوپا و فەرمانمدا با سوپا بەرگی جەنگ بپۆشن کە ئامادەبوون وتم بچن بە گشتخوادا مەهێڵن گیانم بکێشن سەرۆکی سوپاوتی قوربان کاری وا ناکرێ خوا دەواازەی بێ دەواازەیە ئەمجا فەرمانم دا سامانەکەیان بۆ هێنام کە هزار گونیە بوو هەر گونیەک هزار قنتار زێری سوور بوو ئەم جاوتم چێ ئەتوانێن هێڵێ بمرم ئەم سامانەی پێبەخشم بەڵام کەس نەهاتە پێشەوە بڵێت من ئەتوانم ناچار خۆمدا دەستقەدەر گەر ئەتەوێ بزانی من چێم من کوش کوڕیشە دادی کوڕی عادی گەورەم ئەمجا ئەم شعرەی تیا نووسرا بوو کوڕی شەدادم ون مەکەن ناوم لەسەر زەویدا ئازا ناسراوم هێندە مەزن بوو لەشکری وڵات لە دەوروبەرم نەترساوم کە سوار ئەبووم سوپان بەدواوە لە نێو هەزاران هەزار وەستاوم سامانم بەخشی بەوەی نەهێڵێت مردن بمبات و ببڕێ هەناوم. ئاخری مردن یەخەی پێگرتم و ئا لەم گۆڕەدا بەبێ کەس ماوم. نەکەی بێ ئاگا ژین بەسەر بەری و بڵێی تاکو سەر نامرم ماوم. شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو. بێدەنگ بوو. شەوی پێ سەد و هەفتە. شەهرەزاد و تیمیر موسا دیسان دەستی بە گریان کردەوە دواتر کەوتنە گەڕان چوونە دیوەخانێکەوە مێزێکی درێژی تابوو کە لە بەردی مەڕمەڕ دروستکرا بوو ئەمەی لەسەر نووسرا بوو لەسەر ئەم سفرە و خوانە هزار پاشای لارکوێر واتە چاوێکیان کوێر بوو نانی خواردووە هزار پاشای دوو چاوساغ نانیان خواردووە کە دواتر هەمویان مردوون و لە گۆڕ نراون میر موسا فەرمانیدا ئەمانەی بۆ بنووسنەوە میر موسا و سەفرەی لەگەڵ خۆی لەو کۆشکە هێنایە دەر و نەیهێشت هیچ تێک بن ئەمجا سوپاکەوتەوە ڕێ بۆ سەفەرکردن و مام سەمت چاوساغیان بوو ڕێگای پیشانەدان سێ ڕۆژ بەڕێوە بوون ئەم جاگەشتە بەردەم گردێک سریان کرد ئەسب سوارێکی مسین بەسەر گردەکەوەیە ڕمێکی مسینی بەدەستەوەیە بریسکەکەی ئاوی چاوی ئەبرد لەسەری نووسرابوو ئەی ئەو کەسەی گەشتوتە ئێرە و ڕێ دەرنابێی بەرەو شار گەر ئەتەوێ بەرەو شاری مسین بڕۆی بەری دەستی ئەم سوارە بخوێنە ڕووی کردە هەر لایەک بەرەو ئەوێ بڕۆ و بێخەم بە میر موسا دەستی سوارەی خوران یەکسەر سوارەکە ڕووی بەلایەکی دیدا سوڕان ئیدی سوپاکە بەرەو ئەو لایە سەفەریان کرد شەو ڕۆژێک بەڕێوە بوون ئەمجا ئەمجا بتێکیان بینی کە لە بەردی مەڕمەڕ دروست کرابوو، کە لە بەردی مەڕمەڕ دروست کرابوو، لە بنیدا کەسێکی زەبەلاح لە زەوی چەقیبوو تاکو هەردوو بن باڵەکانی. چوار باڵی هەبوو، دوو باڵیان دەستی مرۆڤی پێو بوو، دوو باڵیشیان وەکو چنگ و نینۆکی شێر بوون. نووکی سەری لە کلکی ئەسپ ئەچوو، چاوەکانی بە پشکۆی ئاگر ئەچوون. لە نێو چاوانیدا چاوێکی گەور هەبوو ئەم زەبەلاحە هاوارە کرد پەنا بەخوا بۆ ئەم بەڵای تووشی هێناوم تاکو ڕۆژی دوایی ئەمە حاڵمە میر موسا فەرمانیدا کە مام سەمەد لێ نزیک بێتەوە پرسیاری لە بکە مام سەمەدوتی قوربان نازانم ئەم زەبەلا حەچیە لێ ترسم میر موساوتی مام سەمەد پێچێ دەوروبەری نەبینێت ئەم جا مام سەمەد لێ چوە پێش و پرسی ناو چییە؟ بۆچی لێرە بندیت زەبەلا حکەوتی من ناتان بینم ناوم داهش کوڕی ئەعمەشە و خواخۆی لێرەدا بەندی کردوم و تا ڕۆژی دوایی ئەمێنمەوە منیش دەوێکم وەکو دێوانی دی ئەم جامیر پێیوت لی بپرسە بۆچی لێرەدا بند کراوە کەمام سەمەت ئەم پرسیاری لێکردەوە کەوتی بەسەرهاتی من سەرسڕهێنە هەندێ لە مناڵانی شەیتان بتێکیان هەیە کە لە عقیقەی سوورە یەکێک لە پاشانی دەریایی پەرست کە زۆر بە دەسەڵات و ترسناک بوو بە هەزاران هزار جنۆکەی لە ژێر کێفدایە ئەو جنۆکانە فەرمانی منیش جێبەجێکن ئەو جنۆکانە لە حەزرەتی سلێمان هەڵگەڕاونەتەوە کچی ئەو شاترسناکە زوو زوو ئاهاتە پەرستنی ئەو بتە منیش ئەچوومە ناو بتەکەەوە و فەرمانمەدا و ئەوانیش فەرمانەکانی منیان جێبەجێ کرد ئەو کچە شازادەیە جوان و بێوێنە بوو منیش وەسفی ئەو شازادەیەم بۆ حەزرەتی سولەیمان کرد ئەویش ناردیە لای باوکی خوازبێنی کرد پێی ڕاگەیان ئەبێت کچەکەتم بدەیتێ و ئەو بتە بشکێنیت و دانی پیا بنێی خوایەک هەیە منیش پێغەمبەری خوام گەر ئەم فەرمانەم جێبەجێ نەکەیت ئەوا سوپایەکت بۆ دێنم ئاسمان و زەوی پڕ بکە کفن بۆ خۆت ئامادە بکە کە ئەم نامەیە گەیشت بە شای باوکی کچەکە زۆر توڕە بوو وەزیرانی کۆکردەو لێی پرسین چی ئەڵێن ئەوەتا داوای کچەکەم ئەکا ئەڵێت ئەبێت ئەو بتەش بشکێنن ئەمجا ئەبێت بچینە سەر ئاینەکەی ئەویش ئەوانی ژوتیان باشە قوربان تۆ لە ناوڕاستی ئەم دەریاییت سوپای ئەو ئەگاتە مەملەکەتی تۆ گەرتوانی سوپاکەی بگەێنێتە ئێرە ئەوە دێودرنج بۆ تۆ ئەجەنگن و سوپای سلەیمانی کوڕی داوت تێک و پێگەشکێنن چاکتری ژوایە پرس بەو خوایە بتەکەت بکەی ئەمجا ئەویش یارمەتی سوپاکە دەدا کەوابوو هەر ئەبێت لەگەڵیدا بجەنگیت ئەمجا پاشا فەرمانی دا قوربانیان بۆ بتە عەقیقا سور کرد ئەمجا پاشا کڕنوشی بۆ بردو بە گریان ئەوتی خوایە بە ئاگام لە هێز و توانات بۆیە خۆم خستە بەرسایە و پەنات فەرمانت بدە باد بەجێی بێنم بۆ سەرکەوتنم هاتوومە داوات. ئەمجا دێوەکەی چوار دەستەکەی تا بن دەستی لە زەویدا چەقیبوو بە مام سەمەدی وت، منیش بێ ئەوەی هەست بە گەورەی و بەتوانای حەزرەتی سولەیمان بکەم چوومەوە ناو بتە سوور و ئاوام وت، بەڵام وەکو تۆ من لێی نەترسام، چونکە لە توانای ئەو من بە ئاگام، گەر بێتە جەنگم زوو بۆی ئەکێشم، گیانی ئەکێشم، هەرواش بە تەمام. شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو. شەهرەزاد گێڕایەوە دێوەکە وتی کە پاشا ئەمەی بیست ورەی پەیدا کرد و سوپای ئامادەی جەنگ کرد ئەم جا نردی بە شوێن نوێنەری حەزرەتی سلەیماندا یەک زلی لێدا و قەیژاندی بەسەریدا کە چوویتەوە لای پاشات پێی بڵێ ئەگەر سوپاکەی نەهێنێت بۆ جەنگمان ئێمە هەڵکینە سەران ئەویش گەڕایە لای حەزرەتی سلەیمان و ڕووداوەکەی بۆ جێڕایەوە کە حەزرەتی سولەیمان پێغەمبەر سڵاوی خی لێبێ ئەمە بیست زۆر تووڕە بوو بانگی دمریاتی گەورە وەزیری کرد کە هات پێیوت فەرمان بدە کە دێ و درنج خۆیان ئامادەی جەنگ بکەن حەزرەتی سلێمان خۆشی فەرمانی بە سەربازەکانیدا هەرچی دڕندە و باڵندە و جنۆکەکان هەبوو کۆی کردنەوە فڕندەکانی بەسەر سەریەوە بەڕی زەفرین و سەرباز و دڕندەکانیش بە دوایدا لە سەرزەوی ئەڕۆشتن تاکو گەشتنە دورگەی ئەم پاشایە ئەم جا نوێنەری نرد پێیان وت حەزرەتی سلێمان پێ دەڵێ بتە سوورەکەت بشکێنە بەخوای تاکو تەنیا بڕوا بێنە لەسەری یاسای خوا کچەکەتم لێمارە ببڕە خۆت و هاوڵاتیانت بڵێن ئەشهد و ئەنە لا ئیلاهە إلا الله وأشهد أن سليمان بني الله گەر ئەمەتانوت ئەوە سەلامەت و پارێزراون گەر بڕوایش ناهێنن قەڵاکانتان ڕێگرمان نابن و دەستمان هەر ئەتانگاتێ چونکە با لە ژێڕ کێفمدایە فەرمانی پێدەم بە ناوی خواوە هەمووی لە بن دەربێنێ و ئەو سا ئەتان کەمە پەن کە نوێنەری حەزرەتی سلێمان گەڕایەوتی پاشاکەیان ئەڵێ جەنگ هەڵەبژێرین بابێتە گۆڕەپان بۆمان ئەمجا پاشا هەڵگەڕاوە فەرمانیدا بە دێو درنجی دوورگەکانی بە جنۆکەکانی سەرشاخانی دەوروبەری بە سەربازەکانی خۆی و گەنجینەکانی چەک و جبەخانەی بۆ خستنە سەرپشت پێغەمبەری خوا حەزرەتی سلەیمانیش سوپای ڕێخستەوە و فەرمانی بە دڕندەکاندا بەسەر لای ڕاست و چەپی مەملەکەتدا دابش ببن ئەژدیها و ماران لە ناوەڕاستیانەوە پەلاماری مەملەکەت بدەن ئاسەف کوڕی بەرحینای وەزیری لای ڕاستەوەدانە دمریاتی گەورە وەزیریشی لای چەپیەوەدانە سوپا بەرەو مەملەکەت کشا و جەنگ دەستی پێکرد دوو شەو و دوڕۆژ جەنکین سوپاکەی من پێشەنگ بوو پەلاماری دمریات و سوپاکەیماندا ئەمجا بە جەنگاوەرانی خۆمت لێرە بستن واچم داوای جەنگی دمریاتەکەم شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو شەهرەزاد وتی دێوە زیندە بە چاڵەکەی تا بن دەستی لە زەوی دابووتی هێندەم زانی دمریاتی دێو بۆم هاتە مەدان دمریات لە چێوێکی مەزن و سەختە چوو پەلاماری یەکماندا بە جۆرێک نەعرەتەی لێدا کە وام زانی ئاسمان دڕا هێندەمان شاڵا و بۆ یەکتر برد هەردووکمان ماندوو شەکەت ببووین باڵندەکان لە ئاسمانەوە دا ئەهات نەخوارەوە و بەدەنوک و بەباڵ بەر بوونە دەموچاوی سەربازان و دێ و درنجانمان هاوار و ناڵەی شەڕکەران ئەگەشتە ئاسمان دێو لەگەڵ دێو و جنۆکەکان لەگەڵ جنۆکەکان سربازان لەگەڵ سربازان ئەجەنگان ئیدی توانای شەڕی دمریاتم نەما ڕووی سوپاکەی خۆمم ڕەش کرد و هەڵاتم حەزرەتی سولەیمان فەرمانی داوتی شوێن ئەو دێوە جەنگاوەرە بکەون و بیگرن شوێنم کەوتن تاکو ئێرە ئیدی خۆم دا بەدەستەوە بەم جۆرەیان لێکردم سوپاکەشمان تێکشکا مەملەکەتەکەیشمان کەوتە ژێ ڕکێفی حەزرەتی سلەیمانەوە ئەم جامیر موسا پرسی بە کام ڕێگادا بەرەو شاری مسین بڕۆین ئەویژوتی بەو ڕێگەیەدا دواتر دیواری قەڵایەک ئەبینن کە لە قاڵبی مز دروست کراوە بیست و دوو دەواازە هەیە هیچیان ناکرێتەوە و دیاریش نین کە گەیشتن سوپاکەیان دابەزان دوای حەوانەوە بەو دیوارە بڵندەدا گەڕان یەک دەرگیان بۆ نەدۆزرایەوە میر موساوتی تاالب کارێ بکە بچی ناو شارەوە تاالبوتی قوربان دوو ڕۆژ بحەوێنەوە خوایەر بێ ڕێگەیەک ئەدۆزینەوە میر موسا چەند وشتر سوارێکی فەرمان پێدا بە دەوری ئەو دیوارە بڵندەدا بگەڕێن بەڵکو دەواازێک بدۆزنەوە ئەو دوو ڕۆژە بە سواری بەو دیوارە بڵندەدا سوڕایەوە ڕۆژی سێم وتی میرم لەم شوێنەی خۆمان نزمتر نییە لەم دیوارە درێژەدا ئەم جامیر موسا مام سەمەد و تاالبی بردو بەسەر شاخەکەی بەرامبەریدا سەرکەوتن لەو بڵندیەوە سەیری ناو شارەکەیان کرد زۆریان پێسەیر بوو شارەکە پڕبوو لە کۆشکی زۆر بڵند چەندین ڕووبار و درەختی بەرداری تێدا بوو ئاسمانی بە باڵندەی جۆراوجۆر بوو، بەڵام کونە پەپوو لەسەر دیواران نیشتبووەوە. ئەمجا میر موسا وتی، پەنا بەخوا، هەر خۆی ناگۆڕێ. ئەمجا سەیری سوچێکی دیی شارەکەی کرد، چەند پارچە تابلۆیەکی بینی ئەبریسکانەوە. لەسەر تابلۆیەکیان بە یۆنانی نووسرابوو، ئەی مرۆڤ، بۆچی دواڕۆژی خۆتت لەبیر چووە؟ ڕۆژانی تەمەنت بەفیڕۆ داوە؟ نازانی مردن لەبەردەمتایە؟ کە هەردێت تاڵاوی بچێژی پێشەوەی لە گۆڕ بدنەی بەخۆت دابچەوە سەرکردیانی سوپا پاشایانی خاوەن کۆشکی پان و پۆڕ دوایی خانویان بوو بە تەنگی گۆڕ ئەمجا ئەم شعرەی لەسەر نووسرا بوو ئەو پاشای خاکی خۆی ئاوەدان کرد دواتر تەمەنی تێپەڕان و مرد ورد ور ڕزین و بوونەوە بە خۆڵ کران بە قوڕی ڕێگاوبان و پرد کوا سەربازان و شاڵاوی جەنگیان سامانی شاهان کوا بۆ کوێیان مرد میر موسا فرمێسک بە چاوانی دەهات خواروتی بەو خویە خۆگرتنەوە لە چێژەکانی ژیان باشترین کارە ئەمجا فەرمانیدا ئەو شعرەی بۆ بنووسنەوە تابلۆیەکی تری بینی لەسەری نووسرا بوو ئەی مرۆڤ بەچی خۆش خەیاڵی ئەوە چییە کە مردنی بیر بردویتەتەوە نازانی دنیا کۆتابێ بەو کەس تا سەر نییە کوان ئەو شاهانەی عێراقیان ئاوەدان کردەوە کوان ئەوانەی وڵاتی ئەسفهانیان ئاوەدان کردەوە ئاودانکردنەوە کۆشکەکانیان دادیان نەدان ئەمجا لەسەر تابلۆکە نووسرا بوو کوان ئەو کەسانەی وڵات بەدەست بوون خەریکی پارە و هەوا و هەوەز بوون خاوەن لەشکر بوون لووتیان بەرز بوو لە گۆڕ هەنران و بێکار و کەس بوون کوانێکی سراشا و قەڵا تۆکمەکەی هەروەک نەبوو بن بێ فریاد ڕز بوون شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو